وانەی گفتوگۆی زانستی و بیرکردنەوەی ڕەخنەگرانە لە بەردەم کۆمەڵێک گرفت و ئاستەنگدا. ئەم تیۆریرزەکردنەی کە لە بەشەکانی پێشوودا ڕۆشنایمان خستە سەر و لێی دواین، ڕەنگە لەسەر کاخەزدا گەر بیخوێنینەوە چێژبەخش و مانادار و ئاسان بن، یاخود بە جۆرێکی دی لە جۆرەکان دونیایەکی پرتەقاڵی و ئایدیاڵی نموونەیی و ناسک لە کەشی فێرکردن بخەنە نێو ئەندێشەمان. بەڵام کاتێک ئەو ڕوانینە وەردەگێڕینە سەر کردار وا بە ئاسانی نامێنێتەوە و دووچاری گرفتاری و ئاستەنگی جۆرا و جۆر دەبێتەوە بەشێک لە گرفتەکە لەوەدا بەرجەستە دەبێت کە زۆرینەی کات لەو دەمەدا کە تیۆر و پلانەکە دەخرێتە بواری ڕاپەڕاندن وەکو خۆی ئەو ئەنجامە بەدەستەوە نادات کە زوو وەختە ئامادەسازیمان بۆی کردبوو واتە مەرج نییە ئەنجامی پەروەردەی وانەوتنەوە کە مامۆسا لەسەر کاغەزدا پێشتر دەینووسێت یەکسان بێت بەوەی کە لە واقعدا دێتە بەرهەم و ڕوودەدات مەرجنی ئەو تۆوەی کە لە پۆلدا دەیڕوێنین ئەو درەختەمان بۆ شینکات کە ئاوات و خەیاڵمان لەسەری هەڵچنیوە بۆیە ناگونجێت و کارێکی نادروستە کە مامۆستا لەم وانەیەدایە لە هەر وانەیەکی دیکەدا ئەو قەناعەتەی بۆ خۆی دروست کردبێت کە ڕۆبۆتیانە و خۆکارانە دەتوانێ لە سەدا سەد پلان و بەرنامەکەی بخاتە بواری جێبەجێکردنەوە واقع زۆر ئاڵۆزە و پێشبینیکردنی هێندە ئاسان نییە چونکە وانەوتنەوە بریتییە لە دواندن و فێرکردنی مرۆڤ، مرۆڤیش بوونەوەرێکی فرەڕەهەندە و وا بە سێنایی ناتوانی لێی حاڵی بیت و کاری لەسەر بکەیت. لە ژینگەی فێرکردنیشدا تۆ گوتارەکانت لەگەڵ مرۆڤدایە نەک لەگەڵ ئامێر و کەرەستە و کەلوپەل. تۆ وەکو مامۆستا لەگەڵ شتێکی زیندوودا مامەڵە دەکەی نەک سارد و سڕ و مردوو تۆ لەگەڵ مرۆڤدا مامەڵە دەکەی نەک قوڕی دەستکرد ئەو قوڕە دەستکردەی کە بۆ یاری مناڵان بەکاردێت و شێوەی جۆراوجۆری لێ دەسازێت تۆ لە ناوپۆلدا لەگەڵ مرۆڤدا دەدوێیت کە جگە لە پێکاتە بایەلۆژیەکەی خاوەنی ئەقڵ و هۆش و دەروون و بەهای ئاڵۆز و گلۆزە وا بە خێرایی ناچێتە ژێر باری فێرکردنی دیاریکراوی یەک ڕێگە و شێواز بۆیە دەشێت لە ژینگەی نێو پۆلدا کاتێک ڕووبەڕووی فێرخوازەکانت دەوەستی بکەویتە بار و دۆخێکەوە کە تەواوی پلانەکانت لێ هەڵبوەشێتەوە دەمەوێ ڕاشکاو بم کە زۆر جارەم حاڵەتە بەسەر منیشدا هاتووە و دەربەست و بێتوانە بوومە لەوەی کە بە پلان و پرۆژە کاتەکانی نێو پۆلەکە بەسەر ببەم ئەوەی کە لە خەیاڵم دابووە کە هاتوومەتە پۆلوا دەرنەچووە بۆیە ڕەنگە وەکو پێویست خودی خۆم ڕام لەو چەند خولەکە نەبوو بێت کە لەگەڵ فێرخوازەکانم لە نێو پۆلدا پێکەوە بووینە دەرهاوێشتەکانی وانەوتنەوەکەم لە ئاستی خەون و خەیاڵی مندا نەبووە بەڵام ئەم حاڵەتە زۆر ئاسایی دەبینم چونکە فێرکردن پرۆسەیەکی پێشببینی نەکراوی دینامیکیە لەسەر بنەمای پێشکەشکردن و وەڵامدانەوە دامەزراوە کە تۆ وەک فێرکار ڕۆڵێک پێشکەش دەکەی و فێرخوازەکانیش وڵامێکی دیاریکراویان بۆ ئەم ڕۆڵەی تۆ دەبێت هیچ پێشینەیەک لە ئارادا نییە لەوەدا کە ئاخۆ تۆ چی لە ناو پۆلدا دەڵێی و تابیەکانت چی دەڵێن ئەگەر پێشینەیەکی لە سەدا سەد بوونی هەبێت ئەوە مانای وایە ئەمە پێی ناوترێ گفتوگۆی زانستی بەڵکۆمە جۆرێکە لە تەڵقیندان یان وە کارگەی دروستکردنی کەلوپەلی پیشەسازی تەنها دروستکردنێکی لە قەڵبدانە بە بەرنامەوە بە نەخشەی پێشوەختە بۆیە دەشێت وتنەوەی وانە وەک ڕاستیە ڕاستەیەک یا هێڵ بێپێچ و پێچ نەبێت بەڵکو پڕاوپڕ بێت لە بەرزی و نزمی باش و ناباش بەهێز و لاواز تەنها لە کارگەیەکی بەرهەمهێنانی کەلوپەلدا مرۆڤ پێشببینی لە سەدا سەدی هەیە کە بەرهەمەکەی چۆن دەبێت چونکە پێشوەختە نەخشەیەکی هەیە و بۆ چێکردنی کەلوپەلەکانی لەسەر ئەو نەخشەیە چەند ئامراز و ئامێر و کەلوپەلێک بە ڕێوشوێنی ڕۆبۆتیانەی دیاریکراوی خۆی بەکاردەهێنێت بۆیە ئەو ئەنجامەی دێتە بەرچەنگ کە پێشتر داینابووە لەبەر ئەمە هەموو کەلوپەلەکانی بەرهەمهاتووی ئەم کارگەیە یەک شێوە و شکل و دیزاین و چۆنایەتی دەبن بە یەکسانی دێنە بەرهەم و بە یەکسانیش دەفرۆشرێن بەڵام خۆ پرۆسەی پەروەردە و فێرکردن پرۆسەی پیشەسازی و کارگەسازی نییە پرۆسەی پەروەردە و فێرکردن زۆر لەوە ئاڵۆزترە فێرخوازەکانیش کاڵا و ئامێر نین زۆر لەوە بەنرخترن دواجار مامۆستاوەکو ئامێرێکی کۆمپیوتەر نییە کە کاری لە پۆلدا تەنها بریتی بێت لە پێشکەشکردن و نیشاندانی پارچە ڤیددیویەک یاگرتێکی دەنگی کاری مامۆستا تەنها گەیاندنی زانیاری یاخود تێگەیاندنی فێرخواز نییە کاری مامۆستا لە ئاستێکی بەرزتردایە ئەم کارانە بە ئامێری ڤیددیوش ئەنجام دەدرێن بە تایبەت لە ڕۆژگارێکی وەکو ئەمڕۆ کە تەکنەلۆژیای گەیاندن و زانیاری ئەم پرۆسەیە زۆر خێراتر کردووە بۆیە مامۆستا لە دەرەوەی هەژموونی بە ئامێر بوون و وەکو مرۆڤێکی زیندوو کە خاوەنی خوێن و گۆشتە لە ژینگەیەکی زیندووی ئۆرگانیدا کە ژینگەی پۆلە ئامادەیی هەیە هەندێک جار وەکو پێویست بە کارایی لە وتنەوەی وانەی زیندوو و پڕ لە سوود و کارا ڕۆڵی خۆی دەگێڕێت و هەندێک جاریش بە پێچەوانەوە وەکو پێویست ناتوانێ ئەو ڕۆڵە کارایە بگێڕێت بۆیە شکست دەهێنێ لەوەدا کە لەو چەند خولەکەدا پۆلەکە بکاتە کەشی فێربوون و ماریفەت دۆستی ئەم قسەی بۆ فێرخوازەکانیش ڕاست و دروستە فێرخوازەکان خوێن و گۆشتن خۆش و هەستیان هەیە ئامێر و شتنین کە کارگی کە لە کارگەی پیشەسازی دروست بکرێن ڕەنگە ئەوانیش لە هەندێ بارودۆخدا وەکو پێویست بە هۆکاری جۆراجۆر وەڵام وەڵام و کارلێک و کاردانەوەیان نەبێت بۆ ئەو ئەرک و چاڵاکی و خواستەی کە تۆ لەیان دەخوازی بۆیە لە ژێر ڕۆژنایی ئەم فەلسەفەیەدا دەگونجێتەوە بڵێین کە گەر مامۆستای فێرکار توانی تەنها نیوەی ئەو تەکنیک و شێواز و پەیام و مەبەستانێک کە لە لاپەڕەکانی پێشوو لە پۆلدا بەرجەستە بکات ئەوا مانای وای دەگەیەنێت کە دڵی بە پڕۆژەی وانەوتنەکەی خۆی شاد بێت چونکێ توانیویەتی بە ڕوانینێکی ئەرێنی و پەیامدارەوە بێتە نێو فێرخوازەکانی و توانیویەتی تەکنیک و ڕێگە و شێوازی هوەرکارانی وانەوتنەوە بخاتە گەڕ بەم هۆشەوە قوتابیەکانی لەوە عاڵی بکات کە دیبەی چییە و چۆن دەتوانین بە باشی گفتوگۆ بکەین لەم بەشەدا بە کورتی پێم باشە بڕێک لەو بەربەست و گرفتانە بخەمە بەر دیدەتان یەکێک لە ئەستەنگەکانی وانەکە بریتییە لە کۆی گشتی سیستەمی فێرکردن لە کوردستاندا کە پشت بە فەلسەفەی نەقڵکردنی زانیاری لە شێوەی خەزنکردنی پارە لە بانک دەبەستێت نەک فەلسەفەی ڕاهێنان و گفتوگۆکردن و پرسیارکردن لە پێناوی چارەسەرکردنی کێشە، بە گشتی لە کوردستاندا سیستەمی فێرکردن لەسەر عەقڵیەتی پێدانی زانیاریی ئەزبەرکردن وەستاوە، کە ئەمە پێی دەڵێن پەروەردە لە شێوەی بانکدا، Banking Education، کە لێرەدا قوتابی وەکو سندوقی خەزنکردنی زانیاری تەمشای دەکرێت هەروەکو چۆن لە بانکێکدا سندوقی گەورەی خەزنکردنی پارە هەیە پرۆسەی کارکردنی بانکیش تێکخستن و دەرهێنانی پارەیە تێخستن و دەرهێنانی پارەیە ئەم پرۆسەیەش وا تەمەشای قوتابی دەکا کە مێشکی قوتابی خەزێنەی بانکی زانیاری بانکی زانیاریە کە تێی دەخرێت و تێیدا خەزن دەکرێت پاشانیش زانیارێکەی لێوە دەردەهێنرێت لە ڕاستیدا ئەم سیستەمی فێرکردن و پەروەردەیە تەنها بۆ تاقیکردنەوە هەوڵ دەدات واتە هەموو فەلسەفەکە لە پێناوی تاقیکردنەوەی قوتابی کار دەکا ڕاستیە تاڵەکەش ئەوەیە کە لە ژێر گوشاری تاقیکردنەوەکاندا هێندە جەخت لەسەر تەکنیکی وەرگتن و وڵامدانەوە دەکرێت تا ئەو ڕێژەی کە فێربوونی ڕاستەقینە لە نێوەندەدا دەبێتە قوربانی بەڵام دەشێ لە ڕوویەکی دیکەوە تەماشای سیستەمی فێرکردن بکەین ئەویش لێرەدا لەودا جەخت بکەینەوە کە فێرخواز پرسیاری لێ بکرێت و داوای لێ بکرێت کە وەڵام چنگ بخات یاخود فێرخواز کێشەیەکی بخرێتە بەردەست و داوای لێ بکرێت بە بەکارهێنانی کارامەییەکانی چاری کێشەکە بکات ئەمە بەو واتایە کە هەوڵەکانمان لە فەلسفەی خستنەڕووی کێشە دۆزی خستنەڕووی کێشە و دۆزینەوەی چارەسەر چڕ بکەینەوە ئەمە پێی دەوترێت پەروەەردە لەسەر بنەمای چارەسەرکردنی کێشە پرۆبلم سۆلڤنگ ئەجیوکەیشن قسەی من لێرەدا ئەوەیە کە ئەگەر ئەقلت و ڕێبازی ڕوانینی پەروەردەیمان لە سیستەمی بانکیەوە بگۆڕین بۆ سیستەمی چارەسەکردنی کێشە ئەوە دەتوانین کەشێکی لەبار بخۆکەنین بێگومانیش ئەمە لە ئەنجامی ئەو خاڵی سەرەوەە کە کاتێک کەشی پۆلەکە هەمووی بریتی بێ لە گوێگرتنێکی ناچاڵاکانە لە دەمی مامۆستا تاکو زانیارییەکانی مامۆستا وەکو خۆیان وەربگرێت و دواجاریش وەکو خۆی ئەو زانیاریانە نەقل بکاتەوە سەرکەخ سەرکاخەزی تاقیکردنەوە بۆیە لە وەها ئان و ساتێکدا گفتوگۆکردن بە شێوەی ئەکادمیەکەی پڕ لە جوڵە و زیندوەکەی ڕوونادا هەڵبەتە لێرەدا من نەقلکردنی زانیاری لە دەمی مامۆستاوە بۆ قوتابی بێ ئەرزش و بێبایخ ناکەم بەڵکو بە پێچەوانەیشەوە ئیشی هەرە سەرەکی و یەکەمی مامۆستا بریتە لە لایەنی کەم گەیاندنی زۆرترین زانیاری پرسوود و دەوڵەمەند و گرنگ بۆ قوتابی بەڵام ئەوە تەنها بنکڕی ژێرەوەی پرۆسەی وانەوتنەوە فێرکردنە نابێ بە قەتیسکردنی زانیاری گشتی فێرکردن بوەستێنرێت بەڵکو ئەم زانیاریانە دەبێ ببن بە کەرستەی خاو بۆ ئاستی بەرزتری فێرکردن کە بریتین لە تێگەیشتن و شیتەڵکردن و ڕاڤەکردن و شیکارکردن و هەڵسەنگاندن و نرخاندن و داهێنان لە ژینگە پەروەردەیەکانی ئێمەدا بەداخەوە قوتابی خۆی وابەستەی هەمەکیەتی و مەعریفەی پێشوەختەی مامۆستا دەکات تەسلیم بە بیرکردنەوەی حازر بەدەستی مامۆستا دەبێت خۆی بیر ناکاتەوە پشت بە دواندن و قسەکردن و زانست و گوتاری ئەو دەبەستێت بۆیە دەبێتە کارەکتەرێکی بێدەنگ و بێجوڵا تەنانەت خودی مامۆستاکەش لە زۆر بار و دۆخدا بیرکەرەوەیەکی کارا نابێت، بەڵکو ئەمیش پشت بە بیرکردنەوەی نووسەری کتێبەکەی بەردەمی دەبەستێت و تەنها خەمی بریتی دەبێت لە تەواوکردنی پەرتووکەکەی بە قوتابیەکانی. بەم پێوەدانگەیە لەو خاڵە جەوهەریەدا من وەهای لێ دەنۆڕم کە قوتابی کورد لە قۆناغەکانی ئامادەیی و پێش ئامادەییدا کاتێک کە کەشی سیستەمی بانکی بۆ پەروەردەکردنی چەندین ساڵ ڕادەهێنرێت کارێکی سێناو سەرکەوتووانە نییە کە لە قۆناغێکی زانکۆییدا لە پڕێک داوای لێ بکرێت لە قەفەزی بێدەنگبوون و نەبوونی ئیرادە بەشداری و ڕادەربڕین و گفتوگۆی هزربەخش بێتە دەرەوە و بەرەو کەشی ڕاگۆڕینەوە بڕوات و ببێتە خاوەنی بۆچوونی خۆی ڕەنگە قوتابی ئێمە ئاسڵان تووشی شۆک و عەپەسانیش بێت کە کاتێک لە پڕ یەکێک لەوانەکانی زانکۆی مامۆستاکەی بڵێت ئادی ئەو مەلزەمە و کتێب و کوڕاسە و دەفتەرانی بەردەمتان وەلابنێن وەرن بابیر بکەینەوە لەبارەی بابەتێکەوە یا کێشەیەک چارە بکەین یا گفتوگۆ لەسەر بابەتێکی دیاریکراو بکەین بۆیە دەبێت پرۆسس و ڕەوەندی فێرکردنی هونەری گفتوگۆ بەر لە زانکۆ ڕووبدات هەروەها سەرەداوەکانی هونەری گفتوگۆکردنیش لە قۆناغەکانی زووتردا بدۆزرێنەوە لەوەش گرنگتر وەکو زووتر لی دوام لە زانکۆشدا نابێ گفتوگۆی زانستی تەنها وانەیەک بێت و بەس بەڵکو دەبێت گفتوگۆی زانستی خودی فەلسەفەی فێرکردن بێت دەبێت کۆی گشتی پایە و کۆڵەگەکانی پەروەردە لەسەر گفتوگۆکردن بینا بکرێت بە جۆرێک کە خوێندنی هەموو زانیاری و زانستێک دەبێت لە دووتوێی گفتوگۆسازیەوە بهێنرێتەدی نەک تەنها وانەیەک لە زانکۆدا هەبێت بەو ناوەوە ئەم حاڵەتە هۆکاری ئەوەیە کە زۆر جار کاتێک کە فێرخوازەکانم لەوانی گفتوگۆی زانستی دەدوێنم ڕوانینێکی دیاریکراویان نییە لەوەدا کە ئەم وانەیە چییە و چۆنەوە بۆچی دانراوە یاخود چی لەم وانەیەوە فێر دەبن و لە چیدا سوودی لێ دەبینن بە بۆچوونی من بەشێک لەو هزر لێڵە بریتە لەوەی کە سروشتی ئەم وانەیە لەوانەکانی تری زانکۆیمان هێندە جیاوازە کە ڕنگ بێ نامە و شاز بێ قوتابی پێی ئاشنا نەبێت ئاشکراشە کاتێک کە فێرخواز بە سروشتی فەلسفەی وانەیەک ئاشکنانە بێت ئاشنا نەبێت نەزانێت چۆن و بۆچی و چی لێ دەخوێنێ دەست دەکات بە بەرهەڵستیکردنی ئەو وانەیە بۆیە بە پێی هەست و هیواوە بۆیە بە بێ هەست و هیواوە لە بەرامبەریدا دۆشدا دەمێنێ و نابێتە کەراکت کاراکتەرێکی کارا لە نێو کەشی پۆلدا ئاستەنگێکی دیکەی وانەکە بۆ هەندێک بەشی زانکۆیی ناکوردی وەکو حەرەبی و ئینگلیزی ڕنگ بێتەوە بێت کە سیاسەتی فێرکاری بەشەکانیان وا لە فێرخواز دەخوازن کە بە زمانی بەشەکە نەک کوردی گفتوگۆیان لە نێو پۆلدا بەجێ بگەێنن ئەمە لە کاتێکدا کەوانەکە لە قۆناغی یەکەمی زانکۆی دادەخوێنرێت پاشکراشە کە قۆناغی یەکەمی بەشەکانی ئینگلیزی و عەربی زۆر زەحمەتە فێرخواز هێندەی لە توانادا هەبێت کە بە زمانی ئینگلیزی و حەرەبی گفتوگۆ لەسەر دەربڕینی بۆچون و ڕاوزانستیانەی بکات ڕەنگ بێت ئەگەر گفتوگۆکانی نێوپۆل تەنها قسەکردن و ئاخاوتنی ژیانی ئاسایی ڕۆژانە بووان بۆ وێنە گەشتکردن کڕین و فرۆشتن قوتابخانە نەخۆشخانە هیتر ئەوە بۆ قوتابی قۆناغیەکەم ئاسان دەبوو کە بۆ ئینگلیزیە ئەو حەرەبیە سادە و چڵناچڵی توانی بای قسە بکات هەڵبەتە ئەمیش لە شێوەی دەربڕینە سەتاییەکان بەڵام دەربڕینی ڕاو بۆ چوون و پەیام و مەبەستی زانستیانە کە دەرخەری گەشتی هزری قوتابی بێت بە زمانی ئینگلیزی و عەرەبی لە قۆناغی یەکەمی زانکۆدا نەک هەر وەکو پێویست بەجێ ناگەێنرێت بەڵکو داخوازیەکی نالۆژیکی ناقۆڵاشە زمانناسەکان و زمانزانەکانیش ئەو ڕاستیە دەزانن کە زمان لە ئاستە جۆربەجۆرەکانیدا کاتێک دەگاتە ئەو ڕێژەیە کە ڕاو بۆ چوونی پێوە گوزارش بکرێت کە گەیشتۆتە ئاستێکی پێشکەوتوو چونکە زمانی خۆدەربڕین و ڕاگۆڕینەوە زمانێکی باڵا و دەوڵەمەند و چڕ و پڕە لە قاوغ و قالکی ئاستە سەرەتاییەکان هاتۆتە دەرەوە لە ئاستێکی بەرزدایە زمانێک کە تۆ بتەوێ بەهۆیەوە خاڵە ئەرێنیەکانی دیاردەیەک یا حاڵەتێکی پێوە دەربڕی یاخود بە پێچەوانەشەوە بتەوێ بەهۆی ئەو زمانەوە باس لە دیوەڕەش و تاریک و خراپەکانی ئاڵتێکی پێوە بکەی کە خودی دیبیت لەبارەی ئەمانەوەیە بێگومان زمانێکی پێشکەوت و دەوڵەمەندە ئەم زمانە دەوڵەمەندە بە زمانی باش بۆکردنی دروست و وشەی پاڕا و شەبژێری پێشکەوت و هەروەها چڕوپڕەوە بە دەستەواژە و چەمکی زانستی چڕوپڕە بە دەستەواژە و چەمکی زانستی بۆیە کارێکی زۆر قورسە لەسەر شانی فێرخوازی بەشی ئینگلیزی یاخود بەشی عەرەبی کە لە سەرەتای تەمەنی فێربوونی زمانێکی بیانیدا کە زمانی دووهەمە هێندەیان لێ چاوەڕوان بکرێ کە بەو زمانە نادایکیەی بۆچوون و بەڵگە و ڕادەربڕین بکات بەم بۆنەشەوە وا دەزانم کە بە دانانی وانەی گفتوگۆی زانستی لە قۆناغی یەکەمی زانکۆدا سیاسەتی ئەم وانەیە بریتی نەبێت لە بیناکردنی توانای گفتوگۆی زانستیانە بە فێرخواست بەڵکو بریتی بێت لە فێرکردنی زمان لە ئاستی گفتوگۆکردنەکەیدا بۆ ئەوانەی لە پێن کە پێیان وایە لە بەشی ئینگلیزی بەهۆی گفتوگۆی زانستیەوە فێرخواز بەوە ئیکتفا دەکات کە تنێ فێری چەند وشەیەکی ئینگلیزی بێت و بەس ئەوە خودی وانەکە بێبایەخ دەکا بۆیەش دەبێت بڕیار لە دەستان بە بۆچوونی خۆم یەکێک لەم دوو بەرنامە ڕێژەی وانەکە بگۆڕن تاکو سیاست یوتنەوەی وانەکە لە ئامانجەکانی بپێکێت ئەمەشیە ئەوەیە کە وانەکە لە هەموو بەشەکاندا بە زمانی کوردی بخوێنرێت تاکو فێرخواز لە هەموو ئاستە جۆربەجۆرەکانی زماندا بتوانێ گوزارشت لەوە بکات کە لە مێشکیدا هەیە، ئەمەش بەو پێیەی کە زمانی دایک باشترین کەناڵی خود گوزارشتکردنە. یاخود وانەکە بخرێتە کۆرسێکی ئەکادیمی قۆناغی باڵاترەوە بۆ نمونە قۆناغی سێهەم یا چوارەم تاکو قوتابی هێندە لە پێگە زمانە ئینگلیزی و عەربیەکەیدا دڵنیا بێ کە بتوانێ زمان بکاتە ئامرازی گفت و هۆکردن لەو معریفە و زانیاری و بیرۆکە و پەیامانەی کە لە مێشکی داخزنن بۆ ئەوەی بێنە دەرەوە و لەگەڵ کەسێکی دیکەدا تاوتوێ بکرێن نابێوەش لە یاد بکەین کە بەشی ئینگلیزی و عربی لە زانکۆدا بە پێچەوانەی عرف و بۆچوونی باوی سیاسەتی زانکۆی ئێمەی کوردستان بۆ ئەوە دانەنراون کە قوتابی ئێمەی کورد فێری زمان بکەن لە ئاستی زمانە ڕووتەکەیدا، بۆ وێنە بۆ ئەوەی قوتابی بتوانێ بەس بە زمانی ئینگلیزی قسە بکا یا بە ئینگلیزی ببستێ و تێبگا یا ببێتە وەرگێرێکی زمانی ئینگلیزی بەڵکو لە پاڵ ئەم توانستە زمانیەشدا فەلسەفەی دانانی بەشەکە بریتە لە ئاشناکردنی فێرخواز بە ژیان و کللتور و مێژوو نەریت و هزر و ئەدەب و وێژە و سیاسەتی ئەو نەتەوەیەش جا چ ئینگلیزی بێت یا عەرەبی و فارسی و ئەڵمانی و تورکی و فەڕەنسی و هەر زمانێکی دیکەی دنیا بێت بۆیە لە ئاست ئەم خاڵە هەستیارەدا دەبێت جارێکی دیکە جەخت لەوە بکەمەوە کەوانەی گفتوگۆی زانسی لە بەشی ئینگلیزی یا حەرەبیدا وانەی فێرکردن و گفتوگۆی زمانەوانیانە نییە لە چۆنیەتی گۆکردنی وشەکان و ڕێزمان و وشە دەربڕین ئەوە کە لە زمانناسیدا پێی دەوترێت توانستی ئاخاوتن بەڵکو وانەی فێرکردنی هونەری بیرکردنەوەیە بۆ ئەنجامدانی گفتوگۆ و ڕاگۆڕینەوە و تاوتوێکردن و دەنگەشەی زانستیانە لە بارەی ئەو بابەتانەوە کە مشتومڕ هەڵدەگرن بۆیشە گفتوگۆکردنەکە زمانی نییە بەڵکو زانستیە بەواتایەکی تر زانست بوونی گفتوگۆیەکە ئامانجە و زمانەکەش هۆکار و ئامرازە نەک بە پێچەوانەوە زمانەوانی بوون گفتوگۆکە ئامانج بێت و زانستەکەش ئامراز بێت گرفتێکی دیکایی بەردەم ڕێگەی وتنەوەی وانەکە بریتە لە هەبوونی کللتوری هەبوونی شەرم و ترس لە نێو فێرخوازەکاندا لەوەدا کە ناتوانن لە بەردەم ڕێژەیەکی بەرچاوی فێرخوازانی دیکە بوەستن بەو پەڕی متمانە بەخۆبوونەوە گزارشت لە بیر و بۆچوونەکانیان بکەن یاخود بیرکردنەوەکانیان لە دوو توێی زار و وتاردا پێشکەش بکەن من وەکو مامۆستایەکی فێرکار نەک تەنێ لە موانێدا بەڵکو لەوانەکانی دیکەشدا ئەم حاڵەتەم زۆر تێبینی کردو و ڕێژەیەکی بەرچاوی فێرخوازان ناڵەی دەستی ئەوەیانە کە هێندە بە متمانە و دڵنیایی نین لە خودی خۆیان تا لە بەردەم هاوڕەکانیان بوەستن و بێنە جێگەی ببنە جێگەی سەرنجی ئەوان و قسەیان بۆ بکەن زۆرێکیان پێیان گوتووم کە کاتێک لە شوێنی کە کاتێک لە شوێنی خۆیاندا دانیشتون دەتوانن تاوتوێی هزر و بیر و باوەڕ و زانیاری زۆر بکەن شتی باشیان لە هەگبەدا هەیە و خاوەنی پەیامی زانستی خۆیانن بەڵام ئەگەر بیانەوێ مەبەستەکانیان بخەنە دوو توێی قسە و لەبەردەم هاوڕێیانی دیکەیان دانمایشی بکەن تووشی لە ڕاوکێ و شەرم دەبن بەشێکیان لەوە گلەییان هەیە لە حاڵی خۆیان کە ئەسڵەن لە بنەچەوە ناتوانن بێنە سەر تەخت و بوەستن واتە ناتوانن بێنە سەر ستەیج و بوەستن چونکە نایەنێ ببنە جێگەی سەرنج لێدانی هاوڕێکانیان نانەت جارێک خاتوونێک لە فێرخوازەکانم بەو پەڕیش ڵەژاویەوە گوتی مامۆستا مامۆستا ئەخر چۆن دەگونجێت من لێ بوەستم چلدانە چاو لێم بڕوانن ئەوە مەحاڵە ڕەنگە ئەو جۆرە شەرمکردنە تەنها یەک جۆری نەبێت بەڵکو پەیوەندیدارە بەشتی ترەوە بۆ وێنە کللتور لە کللتوری کۆنی کوردەواریدا کچ و شەرمینی دوانەیەکی پێکەوەلکاون و بێدەنگی کچ لە هەمبەر تاوتوێکردنی باس و خواسێکدا کە لە کۆڕێک یا کۆبوونەوەیەکی کۆمەڵایەتیانەدا هاتبێتە گۆڕێ تا ڕێژەیەکی زۆر بە پەسەند زانراوە جۆرێک بووە لە نیشانەی سەنگ و قورسایی و کەسایەتی خود دەربڕین ئەگەر لەسەر زیرەکی و ژیری و دانایی وەستابێت بەشێکی زۆریشی گەڕاوەتە سەر ئەو ئەقلەتی کە ئاخۆ نێرێک ئەو قسەی دەکات یاخود مێ جیاکاری ڕەگەزی بڕیاری لەسەر میزداقیەتی وتە و بۆچوونەکان هەبووە بۆ زۆر جار وتراوە ئەم قسەیە هی ئەوەیە مەجلیسی پیاوان لەسەری دابنیشن یان خۆ ئەوە یاری نییە دەبێ پیاو بڕیاری لەسەر بدەن یا قسە بۆ ژنان نەهاتووە ئەم قسانە لە ڕێگوڕی شاڵی نەریتی کوردەواریانەی ئێمەدا بوونیان هەبووە ئەگەر چی ئێستا زۆر بەرەو کاڵی و کزۆڵی چووە کللتوری تێگەیشتنی دیکە شوێنی گرتوتەوە بۆیە ئەم حاڵەتە شەرمن پەروەری و بێدەنگیە تەنها لە ئاس کۆمەڵایەتەکەی داڕەنگی نەداوەتەوە بەڵکو لە ئاستی فێربوون و پێشکەشکردنی گوتاریشدا بوونی هەبووە بوونی هەردوو ڕەگەز بەو جیاوازیە کە هەیانە کاریگەری خۆی هەبووە لە ڕێگەی دواندنی تاکە کەسیەوە هەندێک لە فێرخوازەکانم کێشەی شەرمنیان هەبووە بەو پێی کە ڕووی قسەکردنیان لە بەردەم ڕەگەزی بەرامبەردا نەبووە یا پێیان وتومە کە هیچ کات لە بەردەم ڕەگەزی بەرامبەردا نەیتوانیوە قسە بکات و گوزارش لە دید و دنیای خۆی بکات جۆرێک لە خۆ کەنارگرتن و خۆشاردنەوە لە ڕووی ڕەگەزی ئەویتر بووەتە بە هۆی ئەوەی کە لە مەسەلەی خود دەربڕیندا کێشە و گرفتیان هەبێ بۆیە هەستی شەرمن پەروەری و دڵەڕاوکێ و پەستانی دەروونی لە پێشکەشکردنی سمینارێکدا یا لە بەشداریکردنی دیبەیتێکدا یا لە ئەنجامدانی چاڵاکیەکی گفتوگۆی زانستیانەدا بۆ وێنە چاوپێکەوتنی ڤیدیۆیی بوونێکی ئاشکرای لەسەر بەشێک لە فێرخوازەکانی من هەبووە من هەمیشە بۆ چارەسەرکردنی ئەو کێشەیە ئەوەم بیر هێناونەتەوە کە لێرەدا ئێمە مامەڵەی جیاکارانە لەگەڵ هیچ ڕەگەزێکدا ناکەین بەڵکو جەخت لە سەرچیەتی بۆچوونەکان و مرۆڤ بوونی بۆچوونە هەڵگرەکان دەکەین بەو پێیەی کە لە پۆلدا چەقی گرنگی پێدان هیچ ڕەگەزێک نییە بەڵکو خودی مرۆڤەکە خۆیەتی بە داڕنینی لەوەی کە چ ڕەگەزێکە چ ئاینێکە یا چنەتەوە و خێڵ و خوێنێکە ئینجا کێشەی دیکەی وانەکە ئەوەیە کە بڕێکی دیکەی فێرخوازان شەیداییان بۆ گفتوگۆکردن نییە چونکە لە پێشدا زۆربەی کاتەکان لە نێو ژینگەی پۆلدا بە بێدەنگی و ناکاراییان بەسەر بردووە ئەم جارە کاتێک دەخوازرێت کە کەسایەتیان لە ناکاراییەوە بگۆڕێت بۆ کارایی و لە بێدەنگیەوە بگۆڕێت بۆ هەبوونی قسە و بۆچوون تووشی شەرم و دڵەڕاوکێ دەبن ئەمەش بە هۆکاری ئەوەیە چونکە لەو بازنەی ڕاعاتخوازیە کۆنفرد زۆنە دێنە دەرەوە و ڕوبەڕووی جۆخێکی نوێی فێربوون دەبنەوە کە ڕەنگە پێویستی بە بەرەنگاری و پێشبڕکێ و ڕوبەڕووبوونەوە هەبێت کە ئیدی ئەم جارە ئەمان دەبنە جێگەی سەرنجی هاوڕێکانیان واتە ئەمان قسە دەکەن و خەڵک گوێیان بۆ دەگرێت مامۆستای فیرکار لەوانەی گفتوگۆی زانستیدا جگە لە ئەرکی چاڵاکیەکانی لەم وانەیەدا ئەو ئەرکەشی لە سەرشانە کە کللتوری شەرم بگۆڕێ بە کللتورێکی گوزارشت لە خۆکردن و لە خۆ دڵنیابوون کە بێگومان ئەمەش حوجەی بەڕاهێنان و ڕێنمایی پلە بە پلە هەیە و لە بەشەکانی پێشوو وەک پێویست لی دوای چەشنێکی دیکەی ئاستەنگ لە وتنەوەی وانەکەدا کە تێبینم کردوە بریتیە لە نەبوونی ژینگەی فیزیکیانەی شیاو لە پۆلەکانی زانکۆی کوردستاندا لە ڕووی ڕووبەروو بۆشایی و مەودا و کەلوپەل و ئامێر و ئامراز و کەرستەی مادی کە بۆ گفتوگۆکردن بشێت پۆلەکانی زانکۆی ئێمە هێشتا دەست لە دەست کێشەی نەبوونی ڕووبەری پێویستی پۆل ڕزگاریان نەبووە هێشتا کێشەی هەڵئاوسانی دانیشتوانی پۆل هەر هەیە هێشتا تەکنەلۆژیای ئامێر و کەرەستەکانی نیشاندان و پێشکەشکردن وەکو پێویست لە زانکۆکانی ئێمەدا بەردەست نییە نابێت بیشارمەوە کە مامۆستای وانەکە لە مەڕنیشاندانی ڤیددیوی فێرکاریدا یا بۆ شیکردنەوەی سلایدەکانی پاورپۆینت ڕەنگە پێویستی زۆری هەبێت بە شاشەی زیرەک و نیشاندەری سەڕووی دیوار داتاشۆ و کۆمپیوتەر و تەلەفزۆن ئێدی ئەگەر کورتێنی لە هەر کام لەم ئامێرانەدا هەبن مامۆستای وانا وەکو پێویست دەربەستی ئەوە نایەت کە تەکنیکی هەمەچەشن بۆ بەڕێوچوونی وانەکە دەکار بخات تەنانەت مامۆستای فێرکاری وانە پێویستی بە هەبوونی ماڵپەڕی پرۆفیشنناڵی ئینتەرنێتی هەیە بۆ ئەوەی ئەو سمینارانەی کە فێرخوازەکانی کردویانە لەوێ دادەیان بگرێت یاخود خودی خۆی بە ڤیددیۆی فێرکاری ڕێنمایەکانی خۆی لەبارەی چۆنیەتی پێشکەشکردنی سمینار و دیبیت لەوێدا دابگرێت تا فێرخوازەکانی سەردانی ئەو ماڵپەڕە بکەن و لی بەهرەمەند بن. ڕاستیەکی دیکەی تاڵ هەیە کە دەبێت لێرەدا یاداشتی بکەم ئەویش ئەو هەیە کە چونکە سیستەمی بیرکردنەوە بیرکردنەوەی بڕیار لەدەستان بۆ پرۆسی پەروەەردە سیستەمێکی بانکیە وەکو لە پێشدا لی دووە بۆیە جەختکردنەوەیان تەنها لەسەر ئەنجامدانی پرۆسی گەیاندنی زانیاری ئازرکراو و لەبەرکردن و وەڵامدانەوەی ئەو زانیاری ئازرکراوانەیە بۆیەش شێوە و شکلی هۆڵ و پۆڵەکانیشیان لەسەر ئەو میتۆدە دادەڕێژن پۆڵەکانمان لەسەر شێوەی چەقبوونی مامۆستا و گوێگرتن لە مامۆستا دیزین کراوە پۆلەکانمان وەکو شێوەی وەستانی فەوجێکی سوپا یەک هێڵ و یەک لە دوای یەک قەرەباڵخ و چڕوپڕن، بە کورسی یەک لە دوای یەک، مێزی قوتابی وەکو پێویست بوونی نییە. بۆشایی چوون و هاتنی مامۆستا لە نێو کورسیەکاندا وەکو پێویست نەهێڵراوەتەوە. ڕوونیشە هەبوونی بۆشایی لە نێوان فێرکار و فێرخواز تا فێرکار وەکو پێویست هاتوچۆ بکا و پەیوەندی بگرێ بە داخوازیەکانی فێرخواز شتێکی هەنووکەیی و گرنگ و بەهادارە. ئەم ژینگە فیزیکیەو ئەو ڕووپێوە زەمینیەی کە لە پۆلدا دانراوە جەختی لێ دەکرێتەوە دووپاتکردنەوەیەکی سەرزەمینی ئەو ژینگەیەن کە بۆ تەلقیندانی قوتابی دەشێت و دەگونجێت هەروەکو تەلقیندان و دیسپلنسکردنی سوپایەکی بەرفراوان کە هەموو وەک یەک بجوڵێن و وەک یەک بوەستن ئەم شێوە ڕووبەری پۆل و ئەم شێوە دابەشکردنی کورسی و ئەگەر بۆ وانەی دیکەش لە زانکۆی دابشێت بۆ گفتوگۆکردن لەبار نییە و زۆریش بەسەر ئێشەیە ناکرێ قوتابیەکان گفتوگۆی کارا و سەرکەوتوانە بە ئەنجام بگەێنن لە کەشێکدا کە نەتوانن بە شێوەی پێتیۆی ئینگلیزی دابنیشن و نەتوانن بە شێوەی بازنەی بازنە بازنەی بچووک کاری گروپ بکەن و نەتوانن وەکو ژمارە یازدە دوو تیم لە بەرامبەری یەکتریدا دابنیشن تا بە پێچوانە یەکتری بیر بکەنەوە و ڕادەر ببرن شێوە و شکلی دیزایانی مێز و کورسی ڕوبەری پۆلەکان لە زانکۆکانماندا بۆ تەڵقیندان لەبارە و لە بار و شیاوە بە شێوەیەک کە فێرخوازەکان هەموو سەرنج لە یەک لەش هەموو سەرنج لە یەک شوێن دەدەن کە دەمی مامۆستایە و تەنها مامۆستاش سنتەر و کارایە ئەم چاڵاک و خاوەن قسەیە بەڵام ئەم ژینگە و ڕووبەری فیزیکیا بۆ ئاڵوگۆرکردنی بیرروڕا و گفتوگۆکردن زۆر ناڕێک و ناشیاوە و گرفتی زۆر لە تەکنیکی وتنەوەی وانەکە دەهێنێتە گۆڕێ بۆ بۆ وتنەوەی وانەی بەهێز و کارا دەبێ خەمیش بخورێت لەوەی کە ئەم ژینگە زەمینیە فیزیکیە بگۆڕدرێت لەسەر شێوەی پەروەردەی مۆدێرن دابڕێژێتەوە کە هەموو قوتابیەکان تاک بە تاکیان وەک تاک ئیندیڤژواڵ ئەو ڕووبەریان لە بەردەمدا کراوە بێت کە هەم ئەوانی تر ببینن و هەمیش ببینرێن فێرخوازەکان لە بەردەم یەکتریدا دەشێت لە ڕێگەی یەکتربینینی جەستەی و فیزیکیەوە حەزی دووان و گفتوگۆکردنیان باشتر دروست بێت هەروها هەز بەوە بکەن کە هەر کامیان لە تاکی خۆیاندا جێگەی بایخن ڕوبەرێکیان پێدراوە کە چ وەک تا گفتوگۆ بکەن چ لەگەڵ هاوڕەکانیاندا بە تیم کار بکەن من وەکو مامۆسا زۆر بە دەگمەن توانیومە وانەیەکی کاریگەر بڵێمەوە ئەگەر ئەم کەشە تەقلیدیە تەلقینیەی پێشوم پێنەگۆڕدرابێت بۆ کەشی پەروەردەی مۆدێرن کە شێوەی دانیشتن و پێکەوەی فیزیکی قوتابیەکان قوتابی چەقا نەک مامۆستا چەق بێت